دۆستایەتی خۆتانیان بۆ دەنێرن لە کاتێکدا دڵنیاشن ئەوان بێ باوەڕن بەو ئاینە ڕاستەی کە بۆتان هاتووە پێغەمبەر صلی اللە علیه وسلم و ئێوەش دەردەکەن لەبەر ئەوەی کە باوەڕ دەهێنن بە خوای پەروەردگارتان جا ئەگەر دەرچوون لە وڵاتی خۆتان بۆ جەنگ کردن لە ڕێی منە وە بۆ داواکردنی خۆشنودی من دۆستایەتی ئەوان مەکەن بەڕاستی ئێمە بێزار و بەرین لە ئێوە و لەو شتانەش کە دەیانپەرستن لە جیاتی خوا. ئێمە باوەڕمان نییە بە ئایینی ئێوە و پەیدا بوو لە نێوان ئێمە و ئێوەدا، دوژمنایەتی و کینە بۆ هەمیشە تا کاتێک کە بڕوا بە خوای تەنیا دەهێنن، جگە لەو قسەی ئیبراهیم کە بە باوکی وت، بێگومان داوای لێخۆشبوونت بۆ ئەکەم و من هیچم بەدەست نییە لە بەرامبەر خوادا بۆ تۆ، ومن یتول فان اللە هو الغنی الحمید سوێند بەخوا بێگومان بۆ ئێوە هەیە لە ئیبڕاهیم و بڕوادارەکاندا سەرمەشقێکی جوان بۆ کەسێک کە ئومێد و هیوای ببێ بە خوا و بە ڕۆژی دوایی و هەر کەسێک پشت هەڵکات ئەوە بەڕاستی هەر خوایە بێنیاز و دەوڵەمەند و شایستەی ستایش ومن یتولهم فاولئک هم الظالمون بێگومان خوا ڕێگریتان لێدەکات تەنها لەوانەی کە جەنگیان لەگەڵ کردوون لەسەر دین و دەریان کردوون لە جێگە و شوێنەوارتاندا و یارمەتیان داوە لەسەر دەرکردنتان بەرگریتان دەکات لەوەی کە دۆستایەتیان لەگەڵ بکەن خوا بە باوەڕی ئەوان زاناترە ئینجا ئەگەر زانیتان ئەو ئافرەتانە باوەڕدارن ئەوە مەیان گێڕنەوە بۆ لای مێردە بێ باوەڕەکانیان نە ئەو ئافرەتانە حەڵاڵن بۆ ئەو مێردە بێ بڕوایانە وە نە ئەو مێردانەش بۆ ئەو ئافرەتانە حەلاڵن وە ئەوەی مێردەکان خەرجیان کردوە بیان دەنەوە هیچ گوناهێکتان لەسەر نیە کە ئەم ئافرەتانە مارە بکەن ئەگەر مارەییەکانیان بدەنێ ژنە کافرە بێنامەکان لای خۆتان ڕامەگرن ئێوە داوای ئەوە بکەنەوە کە خەرجتان کردوە بۆ ژنە کافرەکانتان کە ئێستە چونەتە لای کافران ئەوانیش با داوای ئەوە بکەن کە خەرجیان کردوە بۆ ژنە مسولمان بوەکانیان کە هاتونەتە لای ئێوە واتقوا اللە الذی انتم به مؤمنون ئەگەر لە دەستتان چوو یەکێک لە خێزانەکانتان بە چوونیان بۆ لای بێباوەڕان ئێوەش تۆڵەتان لێ سەندن و غەنیمەتتان گرت ئینجا لەو غەنیمەتە بدەن بەوانەی کە ژنەکانیان ڕۆشتووە بە ئەندازەی ئەوەی کە خەرجیان کردووە وە بترسن لەو خوایەی کە ئێوە بڕواتان پێ هێناوە. هەر کاتێک ئافرەتانی ئیماندار هاتن بۆ لات کە پەیمانت لەگەڵ ببەستن لەسەر ئەوەی کە دانەنێن بە هاوبەشی خوا هیچ شتێک و دزی و داوێن پیسی نەکەن و منداڵانی خۆیان نەکوژن و هیچ جۆرە بوختانێک هەڵنەبەستن لە نێوان دەست و پێیاندا و بێ فەرمانیت نەکەن لە کاری چاکدا ئەوسا پەیمانیان لەگەڵ ببەستە کەسانێک کە خوا غەزەبی لێ گرتوون مەیکەن بە دۆستی گیانیتان، بەڕاستی ئەوان بێ هیوا بوون لە پاداشتی ڕۆژی دوایی، هەرچۆن بێ بڕوایان بێ هیوان لە مردووی ناو گۆڕستان.